سڵاو و ڕەحمەت و بەرەکاتی خوا بڕژێ بەسەرتانا ئامادەبووان، لە خوای میهرەبان داواکارم ئەمڕۆمان لە دوێنێمان باشتر بێ و بەیانیمان لە ئەمڕۆ باشتر. بەڕێزان وتاری جمعەی ئەمڕۆ لە سێ بڕگەدا لە خزمەتانا ئەبم، سەرەتا بەبۆنەی ساڵی نوێی خوێندنەوە کە بڕیارە دووی دە، دەرگای قوتابخانە و زانکۆکان و نێوەندەکانی پەروەردە و فێرکردن بکرێنەوە لە هەرێمی کوردستان، بەو بۆنەوە حەزم کرد تیشکێ بخەمە سەر ئەوە لە سەرەتای وتارەکەیا پێشوازی و پیرۆزبایی لە هەموو ڕۆڵەکانمان دەکەم لە قوتابی و خوێندکاران، لە مامۆستایان، لە پەروەرشیاران، لە باوکان و دایکان، لە سەرجەم گەلی کوردی بەڕێز و خۆشەویست و ئومێدەکەم ان شاء اللە ئەم ساڵی خوێندنی دوو هەزار و حەڤدە و هەژدە ببێتە ساڵێکی جیاواز لە ساڵەکانی پێشووتر گرنگی بدەین بە خوێندن و بە پەروەردە. چونکە ئێمە باجی نەزانین و نەخوێندەواری زۆرمان داوە، زۆرجار کار بە سۆز و هەڵچوون کراوە، کە ئەوەش کەفوکوڵێکە و زوو دادەمرێتەوە، بەڵام لەسەر سکەی سکە و شەقامی زانین و عەقڵ و حیکمەت ڕۆشتن هەناسەیەکی درێژە و پەشیمانی کەمی لە دوایە و گەلانی دنیا بەم ڕێگایە گەیشتوونەتە ئامانجە پیرۆزەکانیان. سەیری یابان و چین و مالیزیا و سەنغافورە و زۆربەی گەلانی پێشکەوتووی دنیا بکەن، کەواتە با گەلی کوردیش بە حکوومەت و وەزارەتەکان و خێزانەکان و قوتابییەکانەوە خۆی ساز بکا و ئامادە بێ بۆ پرۆسەیەکی پەروەردە کە ڕۆڵەکانمان پەروەردە بکەین لەسەر بنەماکانی ڕاستگۆیی دەستپاکی، وەفاداری، ئازایەتی، لێبوردەیی و بەخشین، پاکیزەیی و داوێنپاکی و خۆشەویستی و فیداکاری بۆ گەل و نیشتمان و ئیمان و خوا و پابەندبوون بە ڕێنماییەکانی پێغەمبەری خواوە کە ئولگۆ و پێشەوا و سەرمەشقمانە. بەڕێزان وەزارەتی پەروەردە و فێرکردن لە زۆر خاڵا پەروەردەیان ئیهمال کردووە خوێندنەکەیش لە ئاستی پێویستا نییە بەڵام گرنگی بریتیە لە پەروەردە پەروەردە و بارهێنان و دروستکردنی تاکێک کە باوەڕی بە خۆی هەبێ باوەڕی بە خاوەنی هەبێ باوەڕی بە گەل و نیشتمانی هەبێ باوەڕی بە مامۆستا و خوێندن و قوتابخانە هەبێ، پەروەردەکردنی تاک زۆر موهیمترە لە شەهادەی پرۆفیسۆر و بۆرد و دکتۆرا و فڵان و فڵان، چونکە لو کان للعلم دون التقی شرف لکان اشرف خلق اللە ابلیس و ئەگەر عیلم بە بێ پەروەردە و بە بێ ئەدەب و بە بێ تەقوا زەڕڕەیەک قیمەتی هەبوایە شەیتان گەورەترینی خوێنەوارەکانی دنیا ئەبوو. هەروەها پرۆسەی فێرکردنیش لە پاڵ پەروەردەدا، چونکە بە ڕاستی پەروەردە بە تەنها باڵێکە، ئەگەر باڵی فێرکردنی لەگەڵا نەبێ، چۆن مەل بە باڵێ نافڕێ، گەلیش بە تەنها ئەوەی کەوا کەسێ دانێی عاقڵ بێ و بە ئەدەب بێ و بێدەنگ بێ ئیشی ناڕوا، ئەبێ لە پاڵ ئەمە فێریش ببێ. فێربوونی خوێندنەوە و نووسین، زانستەکان، زمان، مێژوو، کە بەداخەوە لە ماوەی ڕابردوودا گرنگی نەدرا بە فێربوون و پەروەردە، ڕەسول اللە صلی اللە علیە وسلم، پەروەردگار چل ساڵ پەروەردەی کرد. چل ساڵ، لەو ڕۆژەی لە دایک بوو تا تەمەنی گەیە چل ساڵی خوا پەروەردەی کرد دەسی پێوەی بوو مناڵ بوو لە دەشت یاری ئەکرد لەگەڵ مناڵانا ئەیویست کۆشی هەڵباتەوە یەکی ئەهادە یا بە دەسیا نا کراستەکەت داکە ئەیویست بڕوا لە ناو زەماوەن و بەزم و بالۆرە گوێ بگرێ خەوی لێ ئەخست تا گوێی لەو دەهۆڵ و زرنا و بەزم و بالۆرە و لەهو لەعبە نەبێ پەروەردەی کر بۆیە پێغەمبەر ئەفەرموێ صلی اللە علیە وسلم ادبنی ربی فاحسن تادیبی خوای پەروەردگارم پەروەردەی کردم باشیشی پەروەردە کردم چل ساڵ ئێمە ناڵێین چل ساڵ، ئێمە بۆ مهمەی پێغەمبەرایەتی هەموو ئینسانیەت، هەموو کەون ئامادە نابین، ئێمە مناڵێک ئەگەر هات و پەروەردەیەکی پاکی بکەین سبەینێ لە ناو کۆمەڵگا تاکێکی بەسوود و بەڕێز و ڕێزگر لە خەڵکی لێ دەرەچێ. بەڕێزان گەل و نەتەوە بە هەڵپەڕکێ و زوڕنا و دەهۆڵ پێش ناکەوێ، بە باسی جنۆکە و ئەژدیها و بە کۆڕی تەعزێ پێش ناکەوێ، وڵات بە زانست و ئەدەب و پەروەردەی دروست پێش دەکەوێ. تکا دەکەم با بیرێ لەم گۆشە گرنگەی ژیان بکەینەوە، با گرنگی تەواوی پێ بدرێ و بوجەی تەواوی بۆ دابنرێ، کەسی شیاو بکرێت بە وەزیر و بە مودیر و مامۆستا و بینای قوتابخانە و زانکۆکانمان با کۆمپانیای خاوەن ویژدان و دڵسۆز و دەستپاک ئەندازیاری شارەزا و لەخواترس بیانکەنەوە و سەرپەرشتیان بکەن. تا نەڕوخێن بەسەر ڕۆڵەکانمانا. هەر لێرەوە لەم سەرەتایەدا داواکارم لەو بەڕێزانەش سەرمایەدار و دەوڵەمەنن وەک چۆن گرنگیتان دا بە کردنەوەی مزگەوت و حەج و عەمرە و خێرخوازی و کۆمەکی هەژاران داواتان لێکەم بیر لە کردنەوەی قوتابخانەیش بکەنەوە بیر لە کردنەوەی باخچەی ساوایان و هۆڵی زانکۆ و تاقیگە و ئەجیزەی پێشکەوتوو بکەنەوە بۆ ڕۆڵەکانی گەلەکەتان ان شاء اللە ئەجری گەورەتان دەست ئەکەوێ بە ئیزنی خوا لە وتاری داهاتوو لە وتارەکانی ترا باسی پرۆسەی خوێندن و و پەروەردە لە شوێنی خۆیا ئەکەین بەو ئەندازەی کەوا پێویست بێ ئەوە بڕگەی یەکەم بڕگەی دووهەم ئەمڕۆ نۆی محەڕەمە بەیانیش دەی محەڕەمە بە عەرەبی پێیان ئەڵێن تاسوعا و عاشورا. ئەم دوو ڕۆژە حەدیس هاتووە لەسەر ئەوەی ڕۆژوو گرتن تیایانە خێری زۆر بێ و ئەجری هەبێت لە حەدیسێکا پێغەمبەری خوا فەرمێ صیامی ڕۆژی عاشورا ئومێدم وایە خوای پەروەردگار گوناحی ساڵی پێشووی پێ بسڕێتەوە و پێغەمەری خوا صلی الله علیه وسلم لە مەکە بە ڕۆژوو بووە لە عاشورا عولەمایان ئەفەرموون ڕۆژووی عاشورا لە مەککە پێش ئەوەی ڕەمەزان فەرز بێ فەرز بووە هەتا قورەیشیەکان کە بت پەرست بوون ڕۆژووی عاشورایان گرتووە پێغەمبەریش کە خەڵکی مەکە بووە صلی اللە علیە وسلم لە عاشورا بە ڕۆژوو بووە بەڵام کاتێک کە هیجرەت ئەکا و ئەڕوا بۆ مەدینە سەرنجەدا لەوێ جوولەکەکانیش بە ڕۆژوون ئەڵێ ئەوە ئێوە بۆچی بە ڕۆژون لە عاشورا ئەمە مهمەی عاشورا ئەمەیە ئەڵێن چۆن ئەمە ڕۆژێکی پیرۆزە لای ئێمە خوای پەروەردگار لەم ڕۆژەدا پیاوێکی ساڵحی ڕزگار کرد موسا و شەرکەوتوانی ڕزگار کرد لە دەستی فرعون و دار و دەستەکەی لەبەرئەوە ئێمە بۆ شوکرانەبژێری و بۆ شوکری خوا لەسەر تیاچوونی فیرعەون و لەسەر ڕزگاربوونی موسا و شوێنکەوتووانی بە ڕۆژوو ئەبین، شوکری خوا ئەکەین بە ڕۆژوو گرتن. پێغەمبەری خوا فەرمی صلی اللە علیە وسلم، ئێمە لە موسا لە پێشترین بە ئێوە. بۆیە ئەمری کرد موسڵمانان بە ڕۆژووی عاشورا ببن. ئەمە لە سەرەتای هاتن بۆ مەدینە و ساڵی دووهەمی کۆچی ڕەمەزان واجب بوو فەرز بوو ئیتر فەرمووی عاشورا هەر کەسێ مەیلی ئەتوانێ بیگرێ وەر کەسیش مەیلی نێ ئارەزوی خۆیەتی وەکو پێشوو نەماوە تەنها ڕەمەزان فەرزە لەسەر موسڵمان ئیتر هیچ ڕۆژێکی تر فەرز نییە لەسەرتان لە دواییە لە ئەخیرا خوای پەروەردگار ئەم پێغەمبەرەی لە هەموو ئومورێکی عیبادیە، عیبادەتە، ئاگادار کردووە کە هەتا بۆت ئەکرێ لاسایی یەهود و نەسارا مەکەرەوە، بە شوێنیانا مەڕۆ، بۆیە لە ساڵێک پێش ئەوەی کەوا کۆتایی عومری بێ ئەفەرمێ ئەگەر مام بۆ ساڵی داهاتوو، ڕۆژووی نۆ ی موحەڕەمیش دەگرم لەگەڵ دە ی موحەڕەما بۆ وەی لەوان جیا ببنەوە نەڵێن لاسایی ئێمە ئەکاتەوە ئێمە لە مەکەش دەگرتوومانە لێرەش گرتوومانە بەڵام بۆ وەی جیاوازیەکێ بێ یا ڕۆژێ پێش عاشورا یا ڕۆژێ دوای عاشوراش ئەگرین بەڵام قەدەری خوا وابوو پێغەمبەری خوا نەمایەوە بۆ ساڵی داهاتوو وەفاتی کرد و ئەوانە جار کەسێ ئەمڕۆ بە ڕۆژووە دەستی خۆش بێ و پیرۆزی بێ ئەوەیش بەیانی ئەیگرێ موبارەکی بێ ڕۆژوویەکی سونەتە و خێری هەیە بە حەول و قوەتی خوا. خاڵێکی ترە لە عاشورایە بریتیە لەوە هەرچەند زروف و سیاسەتەکە وا ئەکا پیاو ناوێرێ دەست بەرێ بۆ باسی حەزرەتی حسین و ئەمانە باسی عمەرەکەی خەتەری باسی علی و حسینی شەکەر خەتەری بەم دیوا یا بەو دیوا بە تایبەتی هەر ڕەشەی عبادی لەبەرەوە لێکۆڵینەوەی نادروست بۆ وتەکان نەکرێم لە ڕۆژی عاشورا یعنی دەی محەڕەم لە ساڵی 16 هجری یانی شەست و یەک ساڵ دوای کۆچی پێغەمبەری خوا لە مەکەوە بۆ مەدینە کە پێغەمبەری خوا لە یانزا کۆچی دوایی کردووە لە ساڵی شەست و یەکا حسینی کوڕی علی کوڕی ئەبی طالب خوای لێ ڕازی بێ کە کچەزای پێغەمبەری خوایە و یەکێکە لە دوو گەنجەکەی سەیدا شەبابی ئەهلی الجەنە حەزرەتی حسین کە کوڕی ئیمامی عەلیە کچەزای پێغەمبەری خوایە لە دوای مردن و شەهیدبوونی حەزرەتی عەلی کە خەلیفەی چوارەمی ڕاشیدینە، لە دوای شەهیدبوونی، موسڵمانان کۆ ئەبنەوە بەیعەت ئەدەن بە حەزرەتی حەسەنی کوڕی عەلی کوڕی ئەبی تالیب، حەسەن گەورەترە لە حسین ئەوەش بزانن، حەسەنی کوڕی عەلی کوڕی ئەبی تالیب گەورەترە لە حسین، بەڵام حەسەن باسی نییە، دەنگی نییە، باس هەر باسی ئەبی عەبدیلا حسینە. مسوڵمانان کۆبنەوە بەیعەتی ئەدەنێ ئەیکەن بە خەلیفە ئەبێ بە خەلیفەی پێنجەم پاش مدەتێک ناکۆکی دروسە بێ و شەڕ دروسە بێ ئەو شەڕی لە بینی حەزرەتی عەلی و معاویە دوای ئەوەش هەرواز نایەنێ معاویە یەت لەگەڵ حەزرەتی حەسەنە ئەکەونە کێشمەکێش حەزرەتی حەسەنی کوڕی عەلی پێغەمەری خوا صلی الله علیه وسلم ڕۆژێک ئەم حەسەنە لە باوەشیا ئەبێ لە باوەشی پێغەمبەرا بێ کە باپیرێتی ئەڵێ ابنی هذا سید ئەم کوڕەی من سەیدە گەورەیە سەید بە مەعنا ئەوە نا شاڵی سەوزیان لەبەرایە ئەڵێ ئەم کوڕەی من گەورەیە گەورە بەڕێزە ولعل الله ئومێدەکەم خوا ان یصلح به بین فئتین عظیمتین من المؤمنین ئومێدەکەم خوا بە بۆنەی ئەم کوڕەمەوە کێشەی نێوان دوو تاقمی گەورەی ئیمانداران چارەسەر بکا دوای ئەوە ئەو هەرایە دروسە بێ حەسەنی کوڕی عەلی ئیمام حەسەن ڕەحمەتی خوای لێ بێ بە تەوعی نەفسی خۆی تەنازول ئەکا لە خلافەت بۆ معاویەی کوڕی ئەبی سوفیان وازەیەنێ لە خلافەت ئینجا ئێستا لێرە ئەوانەی کەوا شیعان ئەمە بەزیلەت ئەزانن ئەمە بە عارە زان کە حەزرەتی حەسەن وازی هێناوە بەڵام ئەویش ئیشارەتێکی لە باپیریەوە بۆ هاتووە کە پێغەمبەری خوایە وە حەزی نەکردووە وەک حەزرەتی عوسمان خوێنی موسڵمانان لەبەر ئەو بڕژێ بۆیە واز ئەهێنێ و تەنازول ئەکا لێرەیا حسەینی برای کە لە خزمەتیا ئەبێ سەربازێکی بەوەفا ئەبێ بۆ حەزرەتی حەسەن تا ئەو ڕۆژەی تەنازول ئەکا لە خیلافەت بۆ معاویە هەر هێشتا بەردەوامە ئەڕوا لەگەڵ مەسیرەکە تەحەمولی ئەکا بەڵام معاویە پێش ئەوەی بمرێ وەسیەت ئەکا ئەڵێ لە دوای خۆم خیلافەت ئیتر نابێ بە شورا بێ بە ڕاوێژ نابێ بە هەڵبژاردن ئەیدەم بە یەزیدی کوڕم ئەیدا بە یەزید کە معاویە ئەمرێ و یەزید ئەڕوا ئەبێ بە خەلیفە ئیتر ئیمام حەسەنی حسەینی کوڕی عەلی ئەمەیان قبوڵ ناکا تەحەمولی ئەمە ناکا لەبەر ئەوە لە مەدینە ئەڕا بۆ مەکە بە ماڵ و مناڵەوە ئەچێ بۆ شاری مەکە ئینجا لە مەکە بەیعەت نادا بە یەزید بە هیچ جۆرێ ملی بۆ نادا و بەیعەتی ناداتێ و بە خەلیفەی نازانێ ئەڵێ ئەمە ملکی عەڵوزە و زۆرکاریە و ئەم هەموو سەحابەیە شەهید بوون باپیری من و باوکی من و کەسەکانی من بۆوە ناتون کەوا کوڕ لە باوکەوە خلافەت وەربگرێ و ئەوانە دوای ئەوە دوای ئەوە ئەچێ بۆ مەکە، خەڵکی کوفە، کوفە کە لە عێراقە لە نزیکی کەربەلا و نەجەفە، کوفە، خەڵکی کوفە مەجموعەیەک کۆ ئەبنەوە جوابی بۆ ئەنێرن ئەڵێن، ئیمام حسین وەرە بۆ ئێرە ئێمە پشتیوانیت ئەکەین بەیعەتیش ئەدەینێ و معاویەیشی بۆ ئەشکێنین. ئیمام حسین ئەکەوێتە ڕێ لە مەکەوە بەرەو کوفە. لە مەکە لە حیجاز دەرەچێ یەتە ئەرزی ئێراق ئەڕا ئەڕا بەڵام یەزید ئیبن عباس عبدوڵای کوڕی عباس مامی پێغەمەر ئامۆزای پێغەمەرە ئەی نێرێ بە دوای ئەڵێ بڕۆ تکای لێ بکە با نەڕوا زۆر هەوڵی لەگەڵادا بەڵام قوبول ناکاو هەر ئەڕوا کە ئەڕوا ئەوانەی کوفە درۆی لەگەڵاکەن وەکو چۆن درۆیان کرد لەگەڵ باوکیا لەگەڵ ئیمامی عەلیا پشتیان تێکرد درۆیش ئەکەن لەگەڵ ئیمام حسەینا وازی لێنن پشتی تێکەن عوبەیدوڵای کوڕی زیاد کە قائیدی یەزی دەبێت لەو کاتەیە جەیشی ئەنێرێ بۆ ڕێگەی لە مەنتیقەی کەربەلا ڕێگەیان پێگرن نزیکەی هەشتا کەسە بێ ئیمام حسین خۆی و ژن و مناڵ و کوڕ و کچ و برا و برازا و ئەوانەی لەگەڵیان لەگەڵ چەند پیاوێکان نزیکەی هەشتا کەسە بن یەخەیان پێگرن و شەڕیان پێگێڕن حتا لە مامۆستا محەممەد عەلی سەلابی ڕەحمەتی خوای لێبێ ئەڵێ تکایان لێکا لە جێیشەکە ئەڵێ کاکە وازم لێبێن ئەگەڕێمەوە بۆ مەدینە ئەڵێ نابێ ئەڵێ دەی بمبەن بۆ لای یەزید با گفتوگۆی لەگەڵا بکەن ئەڵێ نابێ هەر شەڕی پێ فرۆشتن و زۆربەی زۆریان ئەکوژن پیاوێکیش بە ناوی شمری نازانم کوڕی کێی پێ ئەڵێن حەزرەتی حسین شەهید دەکات سەری ئەبڕێ و سەرەکەی ئەبات بۆ دیمەشق بۆ لای یەزید یەزید کە ئەمە بین هەرچەند شیعە باوەڕ بەم قسانە ناکەن ئەمە قسەی ئەهلی سونەیە ئەڵێ لەعنەتی خوا لەوەی کەوای لێکردی لەعنەتی خوا ئەو سەرەی لەو لاشەیە جیا کردەوە ئەو سەرە چەند جار پێغەمبەری خوا ماچی کردوێ و ئەوانە ئەمە کتێبی تاریخ ئەمانەی نقل کردووە کارمان بەوە نییە بۆیە ئێستاکێ عاشورا حیکمەتێکی تری سەرکەوتنی ئیمامی ی حەزرەتی موسا بەسەر فیرعەون و خنکانی فیرعەون لەلایە و شەهید بوونی حەزرەتی حسەینیش لە دەی موحەڕەمی شەست و یەکا ئەمەش موناسەبەیەکی ترو بۆنەیەکی ترە لەلای ئەهلی سونەو جەماعە یەکێکیان مایەی خۆشیە کە تیاچوونی تاغوتێکە یەکێکیان مایەی ناخۆشی و نیگەرانیە کە شەهید بوونی کچەزایەکی پێغەمبەری خوایە کە حسەینی کوڕی عەلی و حسەینی کوڕی فاتیمەی کچی پێغەمبەری خوایە الصلوة و سلامی خوا لەسەر پێغەمبەر بێ و ڕەزا و ڕەحمەتی خوایش لەوان بێ بەهەرحاڵ شم شمری کوڕی ذی جەوشەین ئەم شمرەکەیە کە حەزرەتی حسەین شەهید دەکا ئەمە یەکێک بوو لەوانەی لە کوفە بەیعەتی دا بە حەزرەتی عەلی بەیعەتی دایە وتی من سەربازی تۆم لەگەڵیا بوو هەتا فیتنەی خەواریج پەیا بوو خەواریج ئەوانە بوون هەڵگەڕانەوە لە حەزرەتی عەلی وتیان چۆن ئەبێ دوو کابرا بێن لە بەینا بڵێن ئێمە حەکەمین واز بێنی تۆ لەگەڵ معاویە ئەوانە فێڵیان کرد و ئێمە ڕازی نابین ئین الحکم الا لله لەبەرەوە هەڵگەڕانەوە لەی خەواریجەکان نزیکەی ده هەزار کەس هەڵگەڕانەوە لە حەزرەتی عەلی کە لەگەڵیا بوون شەڕیان لەگەڵا کرد و یەکێک لەوانە لێ هێڵگەڕایەوە ئەم شمری کوڕی زی جەوشەنە بوو ئەمە چووە ناو خەواریجەکان شەڕی کرد لەگەڵ حەزرەتی عەلیە و دوایی مە چووە ناو جەیشەکەی یەزید و بوو بە هۆی ئەوەی کەوا حەزرەتی حسین شەهید بکا ڕەزا و ڕەحمەتی خوا لە حەزرەتی حسین بێ ئەویش خوا چی لێ کا ئیتر کەیفی خۆیەتی بەڕێزان ئەمە ئەندازەیەک خاڵی دووهەم بوو خاڵی سێم و ئەخیرم لە وتارەکەم گشتپرسی ئەنجام درا دەرەنجامەکانی گشتپرسی گشتپرسی ئەنجام درا گەلی کورد لە کوردستانی عێراق یا باشووری کوردستان لە بارودۆخێکی نالەبار و قەیرانی ئابووری بڕینی مووچە و وەستانی بازاڕ و ئیفلاسکردنی زۆرێک لە کۆمپانیاکان و ناکۆکی نێوان سەرکردەی حیزبەکان و ناو حیزبەکان و هەروەها ناکۆکی نێوان هەولێر و بەغدا و لەکارخستنی پەرلەمان و کارانەبوونی وەزارەتەکانی حکوومەتی هەرێم، لەگەڵ ئەو هەموو ئاڵۆزییە بەشێکی زۆری خەڵکی کوردستان چوونە سەر سندووقەکانی دەنگدان بە بەڵێ یا بە نەخێر دەنگیان دا و سەرەنجام ڕاگەیەنرا زۆرینەی بە بەڵێ دەنگیان دا. بەر لە ئەنجامدانی، نەتەوە یەکگرتووەکان، ئەمریکا، ڕووسیا، چین، بەریتانیا، فەرەنسا، ئەوروپا، ئێران، تورکیا، بەغا، یانی ڕازی نەبوون، داوایان کرد کە ڕیفراندۆم ئەنجام نەدرێ، بەڵام کرا و کاربەدەستان وتیان بڕیارێکە و لێی ناگەڕێینەوە. چی دەبێت با ببێ، بەڕێز مەسعود بەرزانی وتی چی ئەبێ با بێ من تەحەمولی هەموو مەسئولێتیەکەم من باجەکەی ئەدەم وتی ئەگەر چاک بوو بۆ ئێوە ئەگەر خراپ بوو بڵێن ئەم کابرایە شێتە هەر ئاوا ئەم کابرایە شێتە و تێک لێی تێک چووە چیم لێکەن لێم بکەن ئێستا ئەبێ ئاگامان لەو قسانە بێ کە کردومانە من تۆ مەسئولین حیزبەکان هەموو ئەبێ ئاگامان لێبێ ئەبێ باجی گەورە و پیاوە بیدا جا ئێستا نزیکەی سێ ملوێن و نیو مرۆڤ دەنگیان داوە بە بەڵێ بۆ سەربەخۆیی کوردستان ئیتر کاتی بۆڵە بۆڵ نییە بە خۆمەڵێم و بەیەوەی ژەڵێم بۆڵە فلسێ نایەنێ بۆڵە بۆڵ فلسێ نایەنێ بەر لەوەی پێستەکە سەک بیفرێنێ هەرچی بکەی باشە بەس کە فراندی ئیتر تازە قسە دەف دەفلس ناژی ئەوەی قسە کراوە بەر لەوەی ڕیفراندۆم بکرێ قسەی باش کراوە کراوە ڕەخنە گیراوە گیراوە بەس ئێستا تەواو تازە هەموومان لە ناوی کەشتیەکەداین کەوا نازانین غەرقە بێ یا سەری لە کەناری سەلامەتیوە دەرەچێ بە حەول و قوەتی خوا ئیشەڵا وەعەدێ یەکەم، بەڕێز مەسعود بەرزانی کۆڵی قورسی ئەم پرۆسە هەڵدەگرێ، لەبەردەم خوا و لەبەردەم گەلی کورد و مێژوودا بەرپرسیارە بەرامبەر هەر نەهامەتی هەر نەهامەتییەک ڕوو لەم هەرێمە و لەم گەلە بکا. لە بەرامبەریشدا هەر سەروەرییەک بەدەست بێ پشتی شێر بۆ ئەوە. دوو، ئەو حیزبانەی بەشدار بوون و هەڵسوڕێنەری کارەکە بوون دەبێت شان بدەنە ژێر بارەکە، یانی نابێت خۆی لێ بدزێتەوەو ئەوانەو بەخوا من دڵم پێوە نەبوو بەڵام ئیتر بە زۆر پێیان کردین، بە زۆر نییە بە زۆر نییە حەزمان لێ کرد و کردن ئاوا بڵێ حەزمان لێ کرد و کردمان. ئیتر ئێستا پسکە پسک و خۆدزینەوە بۆ ئەندامێکی کورد، بۆ حیزبێکی کوردی، بۆ مەسولێکی کوردی حەیاچوونە، عەیبە. وە من هەر لێرەوە ئەڵێم هەر مەسولێکی کورد لەو مەسعود بەرزانیەوە تەنازول بکا و لچە بەرەمە بکا و بپاڕێتەوە حەیای خۆی ئەبا ئینجا حەیای میلەتەکە ئەبا. چۆن ئەو کاتە پەنجەیان ڕاوەشان ئیسەش هەر پەنجە ڕابوەشێنن یا من تکایان لێکەم سێ ڕۆژ قسە نەکەن ئەو سێ ڕۆژی نەدا بەیەم بۆ داخستنی مەتارەکان و سنورەکان من حەزەکەم یەک مەسولی کورد حیچ مەسولێ سێ ڕۆژ قسە نەکا بڵێ ژێمەش نەزەرت للرحمن صوما فلن اکلم الیوم انسیا بزانین چیە بێ بزانین دنیا ئاخرە بێ خاڵی دوو گەلی کورد لە باشووری کوردستان دەبێ خۆگرانە وەک شاخ خۆی بگرێ لەبەردەم هەڕەشە و گوڕەشە و شەڕ و نەهامەتیەک کە یەخەی دەگرێ و دەبێ بەرگەی ئابڵۆقە و قەیران بگرین و پاڵپشتی پێشمەرگە قارەمانەکان بین کە پارێزەری سنوورەکانی کوردستانن. ئەبێ ورەی پێشمەرگە بەرز بکرێتەوە. زانایانی ئاینی، ڕۆشنبیران، سیاسییەکان ئەبێ بە ڕاستی هەر هەموو کەسێ لە شوێنی خۆیەوە ورەی ئەو برا پێشمەرگانە بەرز کاتەوە. بۆی ئەوانن. لەخشەیەک لە ورەیانا دروست نەبێ و شاخەکی پۆڵاین بن لەبەردەم هەر ترس و ئەگەرێکا بەرامبەر ئەم میللەتە. چوارەم، ئەم هەڕەشە و تاپاڵەش کە لێمان دەکرێ دەبێ لە لایەک بەستەم و بێویژدانی بزانین و لە لایەکی تریش بزانین هەموو لە دایکبوونێک ژانی خۆی هەیە هەرچەندە ئامادەکاری بۆ ڕیفراندۆم نەکرا. هەروەهاش ئامادەکاری و ئیحتیاتی پاش ریفراندۆم نەکراوە، بەڵام دەبێ بزانین خوا لە سوڵتان مەحموو گەورەترە و گەلی کورد دوو جار مەزڵوومە، ئەم میللەتی کوردی ئێمە دوو جار مەزڵوومین، خوایش قەراری یاوە پشتی مەزڵووم بگرێ، جارێک بە لە لایەن کاربەدەستانی هەرێمەوە زوڵممان لێ کراوە کە بیست و شەش ساڵە بە گوێرەی پێویست داهات و خەمی ئەم گەل و نیشتمانە نەخوراوە، بەڵکو هەندێ کەس و بنەماڵە و حیزب وەک زالو بە نەوت و ماڵی گەل هەڵئاوساون. لە لایەکی تریشەوە کاربەدەستانی بەغا زوڵمیان لێکردوین و هەمیشە دەستیان ڕۆشتبێ کوشتن و بڕین و کیمیاباران و زیندەبەچاڵکردن و ئەنفال و نانبڕین بۆ خەڵکی کوردستان کاری سەرەکی حکومەتە یەک لە دوا یەکەکانی بەغدا بووە. وە هەر لێرەوە گلەیەک دەکەم لە هەرچی مەلای عەرەب هەیە، لە هەرچی مەلای فارس و تورک هەیە، لە هەرچی ئیسلامی هەیە لە دەرەوەی هەرێمی کوردستان، گلەیی بێ لێیان تا سەر ئێسقان، لە فلیپین، لە بۆرما، لە ئەفغان، لە فەلەستین، لە دیمەشق، لە یەمەن، لە بن بەرد، لە سەر بەرد، مسوڵمانێ ئەزیەتی بووبێ بەردێکی لێ درابێ، ئێمەی مسوڵمانی کوردستان و زانایان مزاهەرەمان کردووە، لە وتاری جومعە باسمان کردووە، ناڕەزاییمان دەربڕیوە، بەڵام ئەو بێ غیرەتانە، ئەو بێ هیممەتانە، ئەوانە نوکەیان لێوە نایە، بەڵام وەک سەگەل گەلەکۆمەیان کرد لەم میللەتە، ئەبێ تاقەتمان هەبێ ئەی تۆ گەرەکتە گەرەکتە لایە لە عێراق ببڕی ئێشی نەیە بەبێ بەنج ئێشیەت لەوانەیە لە عملیاتیشا دەرنەچی لەوانەیە ناجیحیش بی و قنجوقیتیش ببی بەخێر بۆ گەلانی دنیا و بۆ کوردستان کوردستانی گەورە هەموو کوردان لە چوار پارچەکەی کوردستانی تر ئەوە کەی شەهامەتە؟ ئەوە کەی کەرامەتە؟ ئەوە کەی پیاوەتییە؟ ئەگەر مەسولینی کورد، ئەگەر کاربەدەستانی حکوومەت ڕاوێژیان نەکرد، بیریان نەکردەوە، ئێستا ئیعلامە چەواشەکەی کوردستان ئەبێ وا بکا دایک و ڕۆڵە و ژن و مناڵی پێشمەرگە زیڕە پێ بکا؟ ئەوە شەرتی پیاوەتییە؟ یانی تۆ بڵێی شەش ملیۆن ئینسان لەم هەرێمی کوردستانە غازی کیمایمان پێ بکەن جارێکی تر بڵێ ئەنفالمان بکەن بڵێ لە برسا بمرین ئێدە با بمرین خۆ دنیا کاول نابێ کوا هۆلاکۆ کوا جەنگیز خان کوا سەدام کوا شا کوا حوسنی موبارەک؟ کوا موعەمەر قەزافی؟ کوا کەمال ئەتاتورک؟ بۆ کوێ چوون ئەوانە؟ ئەوانەی هەڕەشەیان نەکرد کەوا تاقتان ناهێڵین هەمووی ڕۆشتن. ئەم میلەتە ڕۆژ لە دوای ڕۆژ گەورە ئەبێ، بەهێز ئەبێ، بەڕێز ئەبێ، بەڵام بەڵام قسەی ئەخیرم بەڵام موسڵمان و ئیماندار نابێ دوو جار لە کونێ مار بیگەزێ بەڕاستی ئەم میلەتە فێری چەپڵە لێدان بووە فێری بژی بژی درۆی نەبووە زۆر عیبە زۆر عیبە زۆر عیبە تۆ لە حیزبێکایی لەبەرەوەی معاشێک و هەیە لەبەرەوەی ئەرزێکیان داویتەتێ لەبەرەوەی برایەک و مەسوولە لەبەرەوەی خوێن و زەردە خوێن و سەوزە خوێن و سوورە خوێنی قاوەیە خوێن و شینە خوێن و بۆرە لەبەرەوە هەر کەسێک قسەیەکی کرد بە دڵی تۆو حیزبەکەو نەبێ مۆری خیانەتی لێ بەی ئەی ئەمە ناوی بنێین چی ئێمە ئەی ئەم وەزعە ناو بنێین چی ئەکرێ من ئیسا شەماتە بکەم ئەکرێ ئیسا من بخوێنم لە لایەن گرێ و حیزبانە نا وەختی ئەوە نییە بەس ژیر بین ژیر بە ناوی پیرۆزت، بە ئیسمی ئەعزەمت یا مونتەقیم، یا عەزیز و یا جەبار، ئێمە گەلێکین، خوایە تۆ شاهیدی بە دڵمان ئێمە تۆمان خۆشەوێ، پێغەمبەری تۆمان خۆشەوێ، قورئانەکەی تۆمان خۆشەوێ، ئیسلامەکەی تۆمان خۆشەوێ، ئەو ناوانەی هەیە لە کوردستانا زۆربەی محەمەدە، ئەبوبەکر و عومەر و عوسمانە، عەبدوڵڵایە، یا رب العالمین لە هەر کانیاوێکمان بەردەنوێژێکمان هەیە، یا رب العالمین. خەڵک قەرزەکە ئەڕوا بۆ ماڵەکەی تۆ حەج و عەمرەیەکە خوایە پەنات پێ ئەبەین داوات لێ ئەکەین محتاجی هیچ نامەردێکمان نەکەی ئیشمان نەخەیتە دەستی هیچ نامەردێ هیچ بێ ویژدانێ یا رب العالمین ئەم میلەتە بپارێزی ئەم وڵاتە بپارێزی خوایە بە ناوی پیرۆزت داوات لێ ئەکەم بە هاناو هاوارمانەوە بێیت بە هاناو هاوارمانەوە بێیت پشتیوانیمان لێ بکەی خوایە گیان ئەمەریکا رووس ئەوروپا سەلماندیان درۆ ئەکەن لەگەڵمانا خوێن خۆر و نەوت خۆرن دۆستی کورد نین امن یجیب المضطر اذا دعاه کێیە بە هاواری پێ گیراو بەس خوا بەس خوا دەی سەرۆکەکانی کورد دەی سەرۆکەکانی کورد بەخوا ئیسرائیلیش ئەهەیە بمان دابەشو بەخوا لە دڵسۆزی نییە بەخوا بڕقێمان بۆ لێ ئەدا باللە العظیم هیچی پێ ناکرێ بۆمان نە فیز بە ئیسرائیلەوە بکەن نە بە ئەمەریکاو نە بە ڕوس و بە کێوە فیز بکەن بە خۆتانەوە بە یەک پارچەیی ئەم میلەتە بە یەک ریزی ئەم میلەتە داوای کۆمەکیش لەو خوایە بکەن داوای کۆمەک لەو خوا بکەن خوا لە گوناهمان خۆش بی خوا ڕەحمان پێ بکەی خوا عاقیبەتمان خێر بکەی خوای ئیسلاحی حاڵمان بکەی خوای نەخۆشەکان شیفا بدەی خوای ئەسیر و گیراوەکان ڕزگار بکەی خوای پێشمەرگەکان بەهێز و بەڕێزکەی بیان پارێزی خوایە سنوورەکانمان مەحکەم بکەی